سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا ئامادەبوان مسوڵمانان لە هەر کوێ هەن وتاری ئەمڕۆ جومعە باسی ئافاتەکانی زمان دەکەم زمان ئەو نیعمەتەی خوا پێی داوین ئەو نیعمەتەی خوا پێی داوین بۆ بەیان بۆ لەیەک حاڵی بوون بەڵام ئەو زمانە وەک چەک وایە خێری هەیە و شەڕی هەیە بە گوێرەی بەکارهێنانی خاوەنەکەی بۆیە حەزم کرد لەم وتارە و وتاری تردا تیشکخەمە سەر ئافاتەکانی زمان بە ئومێدی ئەوەی خۆمان پارێزین لە بەڵا و فیتنەی زمانمان. لەم ڕۆژگارەدا دەردی بێ دەرمان نە شێرپەنجەیە نە ئایدز و نە سیل و نە کۆرۆنا دەردێک کە مرۆڤایەتی سەرگەردان کردووە و جۆرەها ئاشوب و ئاژاوە فیتنەی ناوەتەوە ئارامی لە دڵان هەڵگرتووە خۆشی ماڵەکانی کردووە بە ژەق نەموت برا و برا و مناڵ و دایک و باوکی لێک کردو بە دوژمن دراوسێ و دراوسێی کردووە بە خوێنەخۆرەی یەکتر، نیشتمانی کردووە بە دۆزەخ لە دانیشتوانەکەی، پاشا و گەورەکانی کردووە بە دێوەزمە لە گەل، گەلیشی کردووە بە گەلە گورگ لە دەستەڵات و فەرمانڕەواکان. ئەو دەردەش دەردی زمان پیسی و خراپ بەکارهێنانی زمانە، خوا پەنامان با، خوای گەورە بمان پارێزێ لەو مصیبەتە لەو دەردە گەورە ئافاتەکانی زمان زۆرن بەڵام هەندێکی لێ هەڵەبژێرین بە یارمەتی ڕەب العالمین سەرەتا دەمەوێ بڵێم وا نەزانین هەر ئەم زمانە قسەکە قەڵەم قسەکە مۆبایل قسەکە ئینتەرنێت قسە ئەکا، کەناڵی تەلەفزیۆنی قسە ئەکا، جەریدە و گۆڤار و ڕۆژنامە هەمووی قسە ئەکەن. هەموو ئەوانە ئەم حەدیسانە ئەیانگرێتەوە کە پێغەمبەری خوا لەسەر زمان فەرموویەتی و بەیانی کردووە، بۆیە ئاگادار بن و وریا بن، خوای گەورە هەموو لایەکمان پارێزێ. خوا جل جلالە لە سورەتی الاحزاب ئەفەرمێ، یا ایها الذین آمنوا، ئەی ئەو کەسانەی باوەڕتان هێنا، اتقوا اللە، ئێوە خواتان خۆش گەرەک بێ، شەرم لە خوا بکەن، ڕێز لە خوا بگرن، فەرمانەکانی خوا جێبەجێ بکەن. وقولوا قولا سدیدا، قسەی دروست و حەق بکەن. ئەگەر ئەو دوو شتەتان کرد پارێزتان کرد لە خراپە چاکەتان کرد قسەی ڕاست و دروستان کرد خوا دوو خەواتانەکە یصلح لەکم ئەعمالەکم کار و کردەوەکانتان بۆ چاک دەکات حتا ئەگەر خراپیش بکەی خی گەورە تەوفیقت ئەدا چاکی بکەی ویغفر لکم ذنوبکم لە گوناهەکانیشتان خۆشەبێ ومن یطع الله ورسوله ئەوەی گوێڕایەڵی خوا و پێغەمەری خوا بکە لە پاراستنی زمانی لە هەڵسوکەوتی فقد فاز فوزا عظیما ئەوە گرەوی بردووەتەوە سەرکەوتنی گەورەی بەدەست هێناوە یەکەم وشەم لەم وتارەدا ئەوە بوو قسەی خوایە دام بە گوێی خۆم و ئێوەدا خەڵکینە ڕێز لە خوا بگرن لە قەدەغەکانی دوور بن فەرمانەکانی جێبەجێ بکەن ئیتەقوا الله ئەوە معناکەیەتی وقولوا قولا سدیدا قسەی حەق و ڕاست و دروست بکەن دووهەم پێغەمبەر گیان صلی الله علیه وسلم دەربارەی زمان ئەفەرمێ اذا اصبح ابن آدم کاتێ ئادەمیزاد بەیانی مەلابانان ڕۆژی لێ بێتەوە ڕۆژی لێ ئەبێتەوە فإن الأعضاء كلها تكفر اللسان هەموو پارچەکانی لەشمان هەموو ئەعزاکانمان هەمووی ئەپاڕێنەوە لە زمان لێی ئەلاڵێنەوە ئەڵێن اتق الله فینا دەست قاچ گوێ چاو بە زمان ئەڵێن ئەڵێن زمان بیکە بە خاتری خوا یارمەتیمان بە شەرم لە خوا بکە زمان ئامان فەینستەقەمتە ئیستەقەمنا، زمان گەر تۆ رێک راوەستی ئێمەش رێک راوەستین، وەئین ئیعوەجەجتە ئەگەر تۆ لار بویتەوە ئیعوەجەجنا ئێمەش لارەبینەوە. دەی بەڕێزەکەم، دەی عەزیزەکەم، دەی توخوا ئەو تکایەی هەموو مەلا بانگانێ زمانت ئەیکا لە ئەعزاکانت یارمەتیدەریان بە پشتگیریان بکە بۆ ئەوەی نەڕۆی بۆ جەهەنەم زمان مەساحەیەکی گەورەی هەیە لە ئیش و لە قسە و باسە دڵ مەلیکە دڵ مەلیکە لە ناو لەشی ئینسانە بەڵام دڵ کەس نازانێ چی تیایە کەس نازانێ چ جۆرە هەتا ئیزاعەکەی نەکەوێتە ئیش کە زمانە کە ئیزاعەی دڵ کە زمانە کەوتە ئیش ئەزانی ئەم مرۆڤە مرۆڤێکی خۆشدووە مرۆڤێکی بەڕێز و سەنگینە یا مرۆڤێکی هەرزە و زۆر بڵێ و نالەبار و نەگبەتە ناخی پڕە لە ژەهرە پڕە لە ژەنگە بۆیە زمان دەری ئەخا ئینسان کێیە و چییە. لە ئافاتەکانی زمان گاڵتەکردن بە خەڵک سوکایەتیکردن بە خەڵک ناو ناتۆرەنان لە خەڵک ئەمانە هەموو حەرامن گاڵتە بکەی بە فڵانە کەس ئەوە چییە پێی ڕابوێری استهزاء تنابز بالالقاب ناو ناتۆرەی ناشیرین بنەی لە خەڵک ناوێک بانی کەی کە پێی ناخۆش بێ ئەمە خوا نەهی لێ کردووە ئەمە ئافاتی زمانتە عسا ان یکن خیرا منهن کێ ڵێ ئەو ئافرەتە ئەوان گاڵتەی پێکەن ئەو لەوان باشتر نییە ئەمری خوایە بە نەهی لا لا نەیکەن گاڵتە بە کەس نەکەن ژنان و پیاوان گاڵتە بە کەس نەکەن بئس الاسم الفسوق بعد الايمان ئێوە قەرارتان دا ئیماندار بن ئەهلی ئیمان بن دەی ئەوە کاری فیسق و فجورە ئەگەر ئێوە پێی هەڵسن دوای ئەوەی ئیمانتان هێنا ومن لم يتب ئەوەی تۆبە نەکا واز نەهێنێ فەولایک هم الظالمون ئەوە ستەمکارە ئەوە زاڵمە خی گەورەش لەعنەتی کردووە لە زاڵم و ستەمکاران پێغەمبەر گیانە فەرمێ صلی الله علیه وسلم بحسب امرئ من الشر هەر یەکێک ئەوەنەی بەسە لە خراپە ئەن یحقر اخاه المسلم بەس ئەوەنە گوناحی هەبێ یەک گوناحی تری نەبێ برا مسلمانەکەی بەکەم بزانێ بەکەم سەیری بکە ئیتر بەسێتی بۆی بیبا بۆ جەهەنم قسەی رسول اللە صلی اللە علیە وسلم. گاڵتەکردن سوکایەتی کردن ئینسان سەر لە جەهنمەوە دەرەکە خوا پەنامان با خوا بمان پارێزێ منافقەکان لاقرتیان دەکرد بە عشاعری خۆمان پێڵێن لاقرتی لەیەقولن ئەڵێن ئینەما کنا نەخوض و نەلعەب وەڵا هەر قسەی بەینی خۆمان بوو یاریمان ئەکرد یانی گاڵتەکردن بە پێغەمبەر بە سەحابە بە دین بە ئەخلاق بە حەڵاڵ بە حەرام ناویان نا وەڵا قسەی بینی خۆمان و گاڵتەکردن بسەیکەن خوا چی ئەڵێ بەرامبەر بەو کردەوەی ئەوانە لەوانەیە تۆش بڵێ دەیەوە چییە قسەیەکە بڵێن سوعبەتمان نەکرد ئێوە کافر بوون دوای ئەو ئیمانەی کە هێناتان بەچی بە گاڵتەکردن بەخوا یعنی بە قورآن بە ئاەتێکی قورآن بە پێغەممەر یعنی بە فەرموودە و بە سنەتی پێغەممەر بە ئاياتی خوا ئەگەر کەسێک لەم زەمانە کوڕی هەر کەسێ بێ هەر مەقامێکی بێ گاڵتە بک بە ئاەتێکی خوا بە سنەتێکی ڕسول الله بەخوا بە ناوێکی خوا بە پێغەمەر پێی کافرە بێ ئەچێ بۆ جەهەنم هەزار ساڵ نوێژ کا و خۆی بە ئیماندار بزانێ لە ئافاتی زمان دەم پیسی جنێو فرۆشی لەعنەت کردن لە خەڵکی زمان بەرەڵایی ئەمانە هەموو نەهیان لێکراوە لە فەرموودەی پێغەمبەر صلی الله علیه وسلم ليس المؤمن بطعان ئیماندار تانە نادا لە خەڵکی ولا لعان لەعنەت ناکا لە خەڵکی ولا الفاحش دەمی پیس نییە ولا البذیء قسەی قیزەون و ناشیرین و نەشیاو ناکا پێغەمبەر گیانە فەرمێ سباب المسلم فسوق کەسێک جنێو بە مسلمانێ بدا قسەی پێ بڵێ ئەو فاسق بوونە لە دین دەرچوونە وەقیتال و کوفرون کوشتنیشی کفرە سباب المسلم كالمشرف على الهلكة کەسێ قسە بە مسلمان بڵێ وەکو بەرەو تیاچوون بڕوات وایە لە فەرموودەی پێغەمەری خوا هاتووە ئینە من ئەکبەری الکەبائری یەکێک لە گوناهە هەرە گەورەکان ئەی یەلعەنە الرەجل والیدەیه ئینسان قسە بڵێ بە دایک و باوکی خۆی وتیان یا رسول اللە سەریان سوڕما سەریان سوڕما وتیان چۆن ئینسان جنێو ئەدا بە باوک و دایکی خۆی پێغەمەری خوا فەرمی یەکێک جنێو ئەدا بە باوکی یەکێ ئەوی ژنێو ئەدا بە باوکی ئەم ئەمە کوای خۆی جمێنی دابێ باوکی خۆی جنێوە دا بە دایکی، ئەویش جنێوە دا بە دایکی ئەم، ئەمە وەک وایە خۆی جنێوی دابێ بە دایک و باوکی خۆی. مەلا خدری ڕواڵی ئەرێ هەڵ کەسێ تاتەش لاوە ئازیز بۆ تاتە و هیچ کەسێ دزمانش مەوە هەر کەسێ باوکی خۆی خۆشگەرەک بێ بە باوکی هیچ کەسێ قسە ناڵێ جنێوی پێ نادا سوکایەتی پێ ناکا دایکی ژەروەها لە ئافاتی زمان لەعنەتکردنە لە بەرد، لە دار، لە گیاندار، لە ئینسان، لە هەوا، لە هەورەبروسکە، لە بومەلەرزە، لە ڕەشەبا، هەر کەسێ لەعنەتی کرد لەمانە ئەوا توشی گوناح گەورە بووە خوا پەنامان با یاخوا لەعن کە بە کەسێک بە شتێکی وت لەعنەتی خوای لێبێ یعنی لە ڕەحمەتی خوا بێبەری بی مەعناکەی ئەوەیە پیاوێک حوشترەکەی تۆزێک لە گوێی نەیەکرد پیاوەکەوتی بە حوشترەکەوتی لەعنەتی خواو لێبێ وتی ئەو حوشترەی تر گۆشتی ناخورێ پێغەمەری خوا فەرمی ئەو حوشترەی تر گۆشتی ناخورێ بە قسەی خاوەنەکەی تەواو کەس لێی نەکرێ بە عملی خواردن نایە حیوانێکی بەسە زمان کەسێک قسەی وت بە با باە هەڵی کرد پیاوێک قسەی وت بە با ئەم باوەها پێغەمەری خوا فەرمی قسە مەڵێن بە با فإنها مأمورە خۆ خۆی لە خۆیەوە نایە ئەوە خوا ئەمری پێەکە هەڵەکە قسەی پێ نەڵێن جاران لێرە کفرە کرا زانی کفری عجیب و غەریبە کرا کاتێ با هەڵیەگر گورزەی توتنی ئەبر بە ئاسمانە لەو خوا بەزیاو بێ کە گورزە و تووتن و شەن و کەو نەما لە زۆر کفر نەجاتمان بوو خوا پەنامان با یاخوا لەعنەتکردن لە ئیماندار وەکو کوشتنی وایە ئەزان کەسێکیش ئیماندارێ بکوشێت چی تاوانەکەی چییە ومن یەقتل مؤمنا متعمدا ئەوەی ئیماندارێ بەدەستی ئەنقەز بکوژێ عەزیمە سزایەکی زۆر قورسی بۆ ئامادە کردووە بەس کەسێک کەسێک بکوژێت بە ناهەق ئەی تۆ ئەڵێی لەوانەیە بڵێی مامۆستا ئاخرە و برامی کوشتووە باوکمی کوشتووە کوڕمی کوشتووە زرم لێ وەسی تۆ ئاخر کاکەوا نابێ حتا حەقی خۆسەندن ئەبێ قازی دیاری بکە نابێت لە خۆتۆ خەڵک بکوژی نەک فتوا بەی بڵێ هەڵیە بۆ ناو ئەو خەڵکە بۆ ناو مەکتەبە بۆ ناو مەعسکەرە بۆ ناو ئەو سەیارە ئەمە ئەمە جورئەتی گەرەکە کەسێک چۆلەکەیەک لەویا بێ بێتاوان مجرم نەبێ خوا خوێنی حەڵال نەکردبێت تۆ بیکوژی خوا پەنامان بایە خوا پێغەمەری خوا صلی الله علیه وسلم نەهی کردووە لەوەی قسە لەعنەت لە هەر شتێک بکەین هەر شتێک ئەفەرمێ نەیکەن چونکە لە حەدیسێکی صحیحە هاتووە ئەفەرمێ پێغەمەری خوا فەرمێ هەر کەسێ لەعنەتی کرد لە شتێ لە کەسێ لەعنەتت کرد لە کەسێ ئەم کەلیمەی لەعنەتی تۆ ئەڕوا بۆ ئاسمان دەرگای ئاسمانگی بۆ ناکرێتەوە دەرگاکانی ئاسمان داخرێ لە بەردەمی ئەم کەلیمەی لەعنەتا کە بەرزە بێتەوە یەتەوە بۆ ئەرز دەرگاکانی ئەرزی شیرەدا ئەخرێ بەلای ڕاستە ئەڕوا بەلای چەپا ئەڕوا خول خول ئەگەڕێت ئەگەر ئەو کەسەی تۆ لەعنەتی لێ کردووە مستحقی لەعنەت بوو لە لای خوا معاذ دەستی برد بۆ زمانی فەرمی یا رسول الله ئێمە لەسەر زمانمان لێمان دەگیرێ و حەسەبەکرێن فەرمی دایکت ڕۆڵە ڕۆو بۆ بکە بۆ مەگەر شتێتر هەیە بەدەما خەڵک بەرێ بۆ جانم بێجگا دروێنەی زمان ئەزانی ئێمە چ دروێنەی ئەکەین؟ لە ئوسترالیا و ئەمریکا و ئەوروپا و ئاسیا و ئەفەریقاوە ئەیهێنین لە ڕەش و سپیەوە ئەهێنین لە عەلمانی و ئیسلامیەوە ئەیهێنن باس ئەکرێ ئەگەر بڵێ نازانم گاڵتە بە عقڵ دەکەن من جار جارێ ئەڵێن ئاگاو لەو دەم واسە ئەڵێم نەوەڵا ئەڵێ بۆ ئەڵێم وەڵایی ئێوارە خەوتم هەر دوای نوێژی ئیشام کرد خەوتم ئیتر گوێم لە ئیخبار و شت نەگرتووە ئاگاو لە هیچ نییە کورە دە الحەمدللە ئاگام لێ نییە تۆ چی بردووە تۆ ئاگاو لێتە خاڵەیەکمان نەبوو لە بامۆک خۆ عەفویکە پێشکی ماوێکە وەفاتی کرد وتی مەلا گیان وتم بەڵێ وتی پیلی ڕادێ بەعانەیەک بوو پیلی گەورە بە چوار فلس بوو من پیلم کری بۆ ڕادیۆکەم ئێستا یەک پیل بە پێنج دینارە وتم بەڵێ وتی هیچم حاسڵ نەکردووە هیچم لێ نەبردووە تۆ تۆ بە تەمای چی بەری تۆ یعنی وا ئەزانێ سکرتێری ئومەمی متحیدەی ئەبێ ئاگای لە هەموو ئیخبارێک بێ کورە ئاگاو لە ئیخباری خۆ بێ ئاگاو لە ئیخباری خۆت بێ ئاگ دوای خۆت ماڵ و مناڵەکەت خوای گەورە پرسیاری ئەوانی لێکا ناڵێ شەرقی ئەوسەت و نەوت و غاز و نازەنم جاسوس ئەم شتانە ئیشی من و تۆ نییە ئیشی خۆیەتی پسپۆری خۆی هەیە ئەبێ ئەو بەدوایا بڕوا خوای گەورە لە گوناهی من ئێوە خۆش بێ عاقبەتمان خێر بکە ئیسلاحی حاڵمان بکە لە ئافات و فیتنە هەموو لایەکمان پارێزێ زمانمان خوایە یارمەتیمان بی تەوفیقمان بی زاڵ بین بەسەر زمانمانا بیگرین لەوەی کە ڕەزامەندی تۆی تیا نییە خۆمان پارێزین لە لەعنەتکردن لە گاڵتەکردن لە سوکایەتی کردن یا ڕەب العالمین زمانێک کە شایەتومانی پێێنین کە قورآانی پێ خوێنین کە سڵاواتی پێ ئەدەین توخواخوا یارمەتیمان بەی قسەی قەڵب و قۆڕی پێنەکەین یا ڕەب العالمین داواتان لێ ئەەکەم داواتان لێ ئەەکەم لەم برایەتان ئەم جمعەیە ئەم وتارەم لێ بە هەند وەربگرن بڕیار بدە کە ئەڕۆیتە دەرەوە مەڵێ مامۆستا حەشری کرد بڵێ مامۆسا مامۆستا زمەیەکی سوورکراوی کرد بەسەر سنگی منە هەرچی وت منی گرتەوە من زمانم بەرەڵا کردووە لە ماڵ قسە ئەڵێم لە دەشت قسە ئەڵێم لە تەلەفزیۆن و فەیسبووکا قسە ئەڵێم بڵێ مامۆسام جمعە لەگەڵ منی بوو لەگەڵ کەسی نەبوو با سەرکەینە خۆمان طوبى لمن شغله عن عيب عن عيوب الناس اللهم اغفر للمؤمنین والمؤمنات خوایە ڕەحمان پێ بکەی خوایە لێمان خۆش بی خوایە عاقبەتمان خێر بکەی خوایە ئیسلاحی حاڵمان بکەی خوایە بە تاوانی خۆمان لەگەڵمان نەکەی بە لوتف مێرەبانی خۆت عەفومان بکەی ئەو نەخۆشانە کە داوایان کردو ئەو عیلانەی مشکیلیان هەیە ئەو کەسانەی کەوا داواکاریەکیان هەیە جێگەی ڕەزامەندی تۆی و مەسلحەتی ئەوانی تایە خوایە مەرام و ئاواتیان حاصلکەی ئامین ئامین ڕبەنە ئاتینا من لەدونکە ڕەحمەتە و هەیئ لەنا من ئەمرینا ڕەشەدا